ئەڵقەی شەشەم. لە دوای دازانیم کە باوکم و لویز بەیانیش هەر شەڕیان بووەتەوە و باوکم چوو بوو بۆ ماڵی برایەکی کە خانوبەرەیەکی زۆری لەو ناوە هەبوو چونکە پاشەڵی پیس بوو، لویس لە خۆیەوە ڕقی لەو برای باوکم دەبۆوە و هەرگیز هاتوچۆیانی نەدەکرد. بەڵام هەموو ئەوان بە جێی خۆیان، باوکم لویسی خۆش دەویست. زۆر شەو، ئەگەر سەرخۆش نەبوایە، بەر لە نووستن، ماچی دەکرد و ئینجا شەو باشی لێ دەکرد و دەچووە ناو جێ. زۆر جاری تریش، بێگومان، ئەگەر سەرخۆش نەبوایە، نانی بەیانیانی دەخوارد و باسی شانۆی بۆ لویس دەگێڕایەوە، منیش چاوم دەبڕییە جوڵانەوەکانی و بە وردی گوێم لە قسەکانی دەگرت و هەموویم لە مێشکمدا دەچەسپاند. ڕۆژێک کۆمەڵەی نەهێشتنی بەدڕەفتاری لەگەڵ منداڵاندا هاتن بۆ لای لویس و ئەمیش، هاتنیان یەکجار پێناخۆش بوو. کۆمەڵەکە ڕاپۆرتێکی پۆلیسی پێگەیشتبوو لەبارەی من و سێدنی برامەوە. چونکە جارێکیان لە سەعات سێی بەرەبەیاندا بە خەوتوویی لەبەر ئاگردانی کابرایەکی یاساوڵدا هەردووکمانی بینیبووەوە. ئەو شەوە وەکو دێتەوە بیرم لویس بەلەسە بوو، دەرگای لە هەردووکمان داخست و نەیهێشت بچینە ژوورەوە. ناچار ماین ڕووبکەینە ژووری کابرای یاساوڵ کە ئاگرێکی خۆش کردبووەوە. کە گەرممان بۆوە خەومان لێ کەوت و پاش ماوەیەک دوو پۆلیس لە خەویان هەڵسەندین و بردینیانەوە ماڵ و دەرگایان بە لویس بۆمان کردەوە. ماوەیەکی پێ چوو باوکم بۆ نمایش چوو بوو بۆ دەرەوەی شار. یەکێک کاغەزێکی بۆ لویس هێنا و پاش نەختێک زانیم کە دایکم لە شێتخانە دەرچووە. ڕۆژێک، یان دوانی پێچوو، ژنی خاوەن خانووەکە هاتە سەرەوە و وتی. ژنێک لە بەر درگایە و داوای سیدنی و چارلی ئەکات. لویس وتی. ئەوە هەبێ و نەبێ دایکتانە. تا نەختێک هەردووکمان لە خۆشییا تاس بردینیەوە وەکو باوەڕ نەکەین وابوو. ئنجا. سیدنی ڕایکردە خوارەوە و منیش دوابەدوای ئەو. هەردووکمان پێکەوە خۆمان فڕێدایە باوەشێوە دەدوت گەشکە گرتوومانی. هەمان ئەو دایکە ڕووخۆشە دەم بە پێکەنینە دڵسۆزەی جاران بوو، بەقەدەر موویەک نەگۆڕرابوو، تا ماوەیەکی درێژ بە سۆزەوە هەردووکمانی بە خۆیە و گووشی. دایکم بۆ ئەوەی نەیەتە ژوورەوە و چاوی بە لیویز نەکەوێ، چونکە هەردووکیان یەکجار ڕقیان لە یەک دەبۆوە، تا هەردووکمان خۆمان کۆکردەوە شتەکانمان ئامادە کرد لەبەر دەرگا وەستا. ئینجا لویس خواحافیزییەکی گەرمی لە من و تەنانەت لە سیدنیش کرد و ماڵمان بەجێ هێشت. دایکم ژوورێکی لە پشت چوارڕیانی کینگینگتنەوە نزیک ترشیاتخانەیەک گرتبوو. هەر لە پاشنیوەڕۆوە بۆنی سرکە ئەو ناوەی داگیر دەکرد. ژوورەکە هەرزان بوو. هەموومان پێکەوە تێی خزابووین. دایکم. بە تەواوی ڕەنگی هاتبووە سەر خۆی و هەر لەوە نەدەچوو کە تازە لە نەخۆشی هەڵسابێتەوە. ئۆخەی! وا دیسان یەکترمان گرتەوە، ئەگەر چی چەرخی چەپگەرد لێکمان نەکاتەوە. زۆر باش ئەو ماوەیەی دوای ئەو کارەساتەم لەبیر نییە. هەر ئەوەندە دەزانم گیروگرفتی زۆر گەورەمان نەبوو. دە شلینگە هەفتانەکەی باوکم بە ڕێک و پێکی وەردەگیرا و دایکیشم دەستی کردەوە بە گرێچنی و دیسانەوە کەوتەوە سەر هاتوچۆکردنی کەنیسە. تاکە ڕووداوێکی ئەو دەورەم هەرگیز لەبیر ناچێ، قەسابخانەیەک لەو سەری جادەکەی بەردەمی ماڵمان بوو، هەموو ڕۆژێ بە مێگەڵ مەڕیان بە بەردەمماندا بۆ ئەوێ تێپەڕ دەکرد، ڕۆژێکیان مەڕێک لە ڕانێک دەرچوو، وەکو بزانێ بۆ کوێی دەبەن فرتەی لێکرد و ئەو کۆڵانانەی گرتە بەر. کابرای خاوەنڕان کەوتە دوای و خەڵکێکی زۆر بۆ سەیرکردن کۆبوونەوە. هەندێک ویستیان بیگرن و بۆ خۆیان بیڕفێنن، هەندێکی تر هەر بە دەوریدا ڕایان دەکرد. سەرتان نەیەشێنم کردیان بە مەرخێش مرخێشێک نەبێتەوە. منیش بە شادییەوە. بەوەی کە وەکو ئاسک جامبازەی دەکرد و بە سوکی دەیتوانی بۆ ڕزگارکردنی گیانی خۆی لە دەست ئەم هەموو خەڵکە خۆی دەرباز بکە بە دەوریدا زری قوباقم بوو. مەسەلەکە زۆر سەیر بوو، بەڵام کاتێ لە کۆتایدا گرتیان و ئەویش ناچار بەرەو قەسابخانە کەوتە پێشیان، ڕاستیی تراجیدیاکە سڕی کردم و لە سوێدا هیچم بۆ نەکرا ئەوە نەبێ خۆم بکوتمەن ماڵەوە و دەست بکەم بە گریانێکی زۆر گەرم. هەرچەند دایکم هەوڵیدا لەگەڵمدا ژیرم بکاتەوە تا ماوەیەک نەهاتمەوە سەرخۆ کێ دەڵێ کێ دەڵێ هەرەو بەهارە ئێوارە خەماویە و ڕاو ڕاوێنە سەیرە کە تا چەند ڕۆژ دوای ئەوە هە لەبیرم دەرنەدەچوون لەمەو دوا نەبوون بە هەوێن و سەرچاوەی هەموو فیلمەکانم واتە پێکەوە بەستانی تراژیدیا و کۆمیدیا ئێستا قوتابخانە ئاسۆی تری لێوە دەردەکەوێ مێژوو شعر زانست و زۆر شتی تر بەڵام هەندێک لە دەرسەکان بە تایبەتی حیساب تا بڵین ناخۆش و بێتامە بەلامەوە مێژوو تۆماری دڕڕەقی و زۆڵم و زۆر و دڕندەیی بوو هەر پاشایە و دەکوژرێ و هەر مەلیکە و برا و برازاکانی خۆی دەکوژێ. جوگرافیا لە نەخشە و نەخشەکێشان بەولاوە هیچی تری تێدا نییە. شیعر لە بەکارهێنانی بیرتیژی بەولاوە هیچ شتێکی تر نییە. پەروەردەش مایەی سەرسوڕمان بوو لام. حەزم لە زانست دەکرد. تەنیا زانست. بەڵام داخەکەم هەر تەنها یەکێک هەبوایە بیزانیایە فرۆشیاری بکە، هەر تەنها پێشەکییەکی وروژێنی لەباری هەریەکێ لەو بابەتانەوە بۆم بخوێنرایەتەوە کە بیتوانیایە ختوکەی بیرم بدەن لە جیاتی ڕاستی ڕەق و تەق نەختێ مێشکمی بە دوکەڵی خەیاڵ هانگ بدایە شتێکی لەبارەی ژمارەوە پێم بوتایە نەخشەی خەیاڵ و وروژاندنی بۆم بکێشایە تۆزێک شتی لەبارەی مێژووەوە بە گوێمدا بسرکاندایە مۆسیقای شعری فێرکردبام لەوانەبوو. ببم بە بلیمەتێک. هەر لەو کاتەوە کە دایکم هاتبووە تەکمان هەر لەبارەی شانۆ و مەزنی شانۆوە بەگوێیدا دەخوێندم. بەو هەستە مەستی دەکردم کە گوایە گیانم جۆرە بەهرەیەکی تێدا دەدرەوشێتەوە، لەم کاتەدا لە قوتابخانە ئۆپەرێتی سەندرێللا نیشاندرا و هەر ئەمە ئارەزووی ئەوەی لە گیانمدا ورووژان کە ئەوەی دایکم هانی دەدام بۆی لەوێ تاقی بکەمەوە. لەبەر شتێک منیان بۆ هیچ دەورێک لەو ئۆپەرێتەدا هەڵنەبژاردبوو. لە ناخەوە هەستم بە ناڕەزایی دەکرد و خۆم لەوانەی کە هەڵبژێررابوون بە باشتر دەزانی. زۆر شێوەی ناشرین و بێ سەرەو بەرەو کرچ و کاڵی دەورەکانم بەلاوە جێگەی ڕەخنە بوو. زۆرم حەز دەکرد بەهرەی خۆم و ڕێ نوێنییەکانی دایکم لەوێ تاقی بکەمەوە. زۆرم لا مەبەست بوو لەگەڵ تیپەکە تێکەڵ ببم، بە تایبەتی ئەو کچۆڵەیەی کە دەوری سێندرێلای دەبینی، یەکجار دڵی ڕفاندبووم، تا بڵێی جوان و نەرمونیان بوو، تەمەنی هەر خۆی دەدا لە چواردە. بە دزیەوە یەکترمان خۆش دەویست، بەڵام ئەو چ لە تەمەندا و چ لە باری کۆمەڵایەتیەوە خواردنی من نەبوو. ڕاستیەکەی دەوێ بەشدار نەبوون لە ئۆپەرێتەکەدا نەختێک دەماری گرت، زۆرتر لە بەرەوەی لە ڕاوەستان شان بە شانی کچۆڵەکە بێبەش بوو. بەڵام نەمدەزانی هەر دوو مانگ دوای ئەوە سەرکەوتنێکی گەورەم چنگ دەکەوێ. دایکم بە ڕێکەوت پارچە شیعرێکی کورتی لە ڕۆژنامەیەکا کەوتبووە بەرچاو کە باسی پشیلەیەکی دەکرد. شعرەکەی لێ دەرهێنابوو هێنایە ماڵ و داوای لێم کرد لەبەری بکەم منیش پاش ئەوەی باش لەبەرم کرد هەر لەبەر خۆمەوە بۆ ئاوەڵێکی قوتابیم دەخوێندەوە لەم کاتەیە یەکێک لە مامەستاکانمان بە تەکماندا ڕەت بوو کە گوێی لە شعرەکە بوو هەڵوێستەیەکی کرد و بە زۆر پێی خوێندمەوە چونکە شعرەکە خۆش بوو باسەکەی سیر بوو ماوەیەکی زۆر گەڕاندمی و پێمی خوێندەوە و هەموو قوتابی مامۆستاکان لە ژوورەکە بە تکەوە دەچوون لەبەر پێکەنین لەمەوە لە قوتابخانەکەیان ناوبانگم دەرکرد و ئەگەر چی بەر لەوە لە پێنج ساڵیدا لە جیاتی دایکم چووبمە سەر شانۆ ئەمە لە باری عەمەلییەوە هەوەڵ چەشتنی هۆشیارانەی تامی بەناوبانگیم بوو. قوتابخانەکە چڕزاو لە قوتابییەکی نەناسراوی شەرمنۆکەوە بوو بە بنێشتە خۆشەی ژێردانی هەموو قوتابییەکان چکت چکوڕ هەروەها هی مامۆستاکانیش. شتەکە هەر بە ناوبانگەوە نەوەستا، بەڵکو لە باری دەرسەکانیشەوە سوودی بەخشی و بوو بە هاندەری کۆششکردن بۆم. پاش ماوەیەک دەستم لە خوێندن هەڵگرت و کەوتمە تەک تیپێکی سەماکردن کە ناوی تیپی هەشت لاوەکەی لانکشایەر بوو. مستەر جاکسنی سەرۆک تیپەکە ناسیاری باوکم بوو. بۆیە ئەم دایکیشمی هێنایە سەر ئەوەی لە تیپەکەیا بمێنمەوە چونکە یەکەم دەرکەوتنمە بەسەر ڕێبازی هونەر و پاش ئەوە لەبارەی ژیانیشەوە یارمەتیەک بوو بۆ ئەو چونکە خواردن و نوستنم دەکەوتە ئەستۆی تیپەکە جگە لەوەی کە هەفتەی نیو کراونیشیان دەدایە لە جیاتی ئەوەی کاریان لەگەڵدا دەکرد. مستەر جاکسن بێوە پیاوێکی پەنجا ساڵە بوو. بەر لەوەی ئەو تیپی سەماکردنە پێک بهێنێ مامۆستایی قوتابخانە بوو. ئەم ژنەی ئێستای بە هۆی ڕۆژنامەوە هێنابوو، بە پۆزێکەوە دەیوت، لە سێ سەد نامە کە بۆم هاتووە ئەم ژنەم هەڵبژاردووە، بەڵام ژن چ ژن، یەخوا بە نسیبی دوژمنێ بێ. تەنانەت نیشانەیەکی ڕەزا سووکی لە سەر و سەکوتیدا نەبوو، جگە لەمەش چوونکە بە ئاخری عەمر منداڵێکی لە مستەر جاکسن بووبوو یەکجاری وەکو شەغرەی شکاوی لێهاتبوو. ڕۆژانی یەکشەمە هەموو ئەندامانی تیپەکە پێکەوە دەچوون بۆ کەنیسە. من نەبم. چونکە ئەوان هەموو کاسۆلیک بوون و من بە تەنها پرۆستانت بووم. لەبەر دڵی دایکم نەبوایە منیش دەچوومە سەر مەزەبی ئەوان. چونکە زۆر حەزم لەوە بوو کە لە کاسۆلیکیەتدایە جگە لە داب و ڕووسمە ئاینیەکانی کە سەرنجیان ڕادەکێشا. شەش هەفتە. خرامە ناو مەشقکردنەوە، بەڵام هێشتا زاتی ئەوەم نەبوو بە تەنیا لەسەر شانۆ سەما بکەم و وەکو ئاوەڵەکانم پێ بە زەویدا بکێشم، بۆیە تا فێر بووم چەند هەفتەی کێشا. حەزم لێ بوو بە تەنیا لەسەر شانۆ دەرکەوم، چونکە ئەمە نەک تەنها هەر پارەی زیاتری تێدا بوو، بەڵکو دەبووە مایەی بڵاوبوونەوەی ناوبانگ. ئاواتەخوازی ئەوە بووم ببم بە کۆمیدیستێک، بەڵام ئەم ئاواتە بە ئاسانی نەهاتە دی، ئاواتێکی ئاسان نەبوو، چونکە دەماری دەویست. بە خۆدا ڕا پەڕمانی دەویست. لە دڵی خۆمدا پلانی ئەوەم دادەنا لەگەڵ ئاوەڵێکی ترمدا پێکەوە لە سەر شانۆ شتی کۆمیدی بنوێنین. بە خەیاڵ کۆشک و تەلارم دروست دەکرد. پارەم کەڵەک دەکرد. لە هەموو لاوە خەڵک بە چەپڵەڕێزان دەورەیان لێ دەدام بۆ ئەم مەبەستە. چەند هەنگاوێکیشم نا، کەچی کە هاتە سەر کردار، هەموو بوون بە بڵقی سەر ئاو. لەو ماوەیەدا کۆمەڵێک هونەرمەندی ئینگلیز خۆیان کوشت. لەمەنەم مارسیلین، ئی ئی دنڤێڵ، مەرک شەریدان، فرانک کوین. زۆرم ئەکتەری کۆمیدی دیوە بەڵام ئەوانەی کە زۆرتر چوونەتە دڵمەوە لەبەر ئەوە نەچوونەتە دڵمەوە چونکە لە هونەردا لەوانی تر سەرکەوتوو تر بوون بەڵکو لەبەر ئەوەی لە دەرەوەی شانۆ شەخسیەتی تاکیان هەبوو لەوانە زارمۆ، دان لینۆ کە پاش گریماڵدی بە گەورەترین کۆمێدیستی ئینگلیزی دادەنێم. جگە لەمن ماریا لوید و برانسیشم بەلاوە هونەرمەندی گەورەن. ویلیامزیشم خۆش دەویست کە لە لاساییکردنەوەی شەخسیەتەکانی چارلز دیکنزدا وەستابوو. هەر ئەم خۆی کارێکی وای تێ کردبووم کە شەخسیەتەکانی دیکنز هەموو لە دڵمدا جێگەی تایبەتیان هەبێ. بۆیە زۆر جار منیش لاسایی ئەمم دەکردەوە. ڕۆژێکیان لاسایی کابرا پیرەی ئەنتیکە خانە کۆنەکەم دەکردەوە کە میستەر جاکسن بەسەردا هات و گەلێکی بە شان و بەهەودا هەڵدام و بە بلیمەتی دانام، ئیتر لەو کاتەوە بگەیشتایەتە هەر کۆڕێکی هونەریی هەر باسی ئەو بلیمەتەی دەکرد کە تازە خەریکە سەر لە هێلکە دەردێنێ. ڕووداوی هەرە گرنگ لە شانۆی، میدڵ بۆرە، دا ڕووی دا. پاش ئەوەی بەرنامەی سەماکردنمان پێشکەش کرد، میستەر جاکسن چووە سەر شانۆ و دوای ئەوەی سەرێک هات چوو، کۆکەیەکی کرد و قوڕگی پاک کردەوە وەکو ئەوەی خەریک بێ هەڵسانەوەی مەسیح ڕاگەیەنێ. مستەر جاکسن وتی، خەڵک گوێ بگرن. بلیمەتێکم لە ناو مناڵەکانی تیپەکەمدا دۆزیوەتەوە و ئێستا پێشکەشتانی دەکەم تا لاسایی برانس و ویلیامزتان بۆ بکاتەوە لە دەوری پیرەمێردەکەی ئەنتیکەخانە کۆنەکەی چارلز دیکنزدا. لە پێشدا خەڵکەکە ئەوەندەی گوێیان نەدایە مەسەلەکە، چونکە ئەو ئێوارەیە لە پێکەنین کەیل بووبوون، درێژەی نەدەینێ، هەر بە جلەکانی سەماوە هاتمەوە سەر شانۆ و خۆم وەکوو پیاوێکی نەوەد ساڵە لێ کرد. لەو ناوە تەپلەیەکی گەورەم دەست کەوت و کردم بە سەرمدا. ئەمە زیاتر دیمەنی سەیرتر کرد. خەڵکەکە بە هەر یەکێ لە جووڵانەوەکانم دەیاندا لە هەڕەی پێکەنین و تا ماوەیەک هەر شتی سەیرم بۆ کردن. جگە لە سەماکردن، من و ئاوەڵەکانم هەمیشە هەوڵمان دەدا شتی تریش فێر بین. من ئارەزووم لە سیحربازی کۆمیدی هەبوو، بۆیە هەندێ پارەم کۆ کردەوە و چوار تۆپم پێ کڕی و ڕۆژی نزیکەی چوار سەعات لە تەک قەرەوێڵەکەم ڕادەوەستام و مەشقم دەکرد.